ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. ئەڵقەی سی و یەک بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا لە کۆمەڵێک بەسەرهاتی جەنگی بەدەردا بووین بە پشتیوانی خی گەورە لەم ئەڵلقێشدا لە سەریان بەردەوام دەبین ئێستاش دەچینە سەر کوشتنی ئەبوو جەهل زۆر جار خوای گەورە دوژمنە سەرسەختەکانی خۆی بە دەستی کەسانێکی لاواز و کەم توانا لەناو دەبات وەک ئەبوو جەهلی لەم جەنگەدا بە دەستی دوو مناڵی ئەنساری لەناو برد عبدڕحمانی کوڕی عوف ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە گەرمەی جەنگەکەدا و لە ڕیزی مسلماناندا لە شەڕگەکە دەجەنگام تەماشای لای ڕاست و چەپی خۆمم کرد دەبینم من لە نێوان دوو کوڕی کەم تەمەنی ئەنساریدام یەکێکیان هاتە لامەوە و دەستێکی لێدام و بە چپە چپە پێی وتم مامە ئەبوو جەهل دەناسیت منیش وتم بەڵێ برازاکەم چ کارێکت پێەتی ئەوی ژووتی بۆیان گێڕاومەتەوە کە ئەو جوێن و قسەی ناشرینی بە پێغمبەری خواداوە درودی خوای لەسەر بێ سوێن بەوەی کە گیانی منی بەدەستە ئەگەر بیبینم نایەڵم ڕووم لە ڕووی بترازێت تا کاممان بەپەلە بێت ئەوی تریان بکوژێت عبدڕحمان دەفەرمێت زۆر سرم سوڕما لە وتەکەی کوڕەکەی تریشیان هاتە لامەوە و هەمان وتەی پێوتم منیش تەماشام کرد ئەبوو جەهل بەناو خەڵکەکەدا دێت و دەڕوات ئەوجا بە هەردووکیانم وت تەماشاکەن ئەوە ئەو کەسەیە کە بە دوایدا دەگەڕێن و پرسیاری لەبارەوە دەکەن یەکسەر هەردووکیان پەلاماریاندا و بەشم شێرەکانیان کوشتیان ئەو دوو کوڕەش ناویان مەعاز و مەعوز بوو لە ڕیواەتێکی تردا هاتووە کە بە وردی باس لە چۆنێتی کوشتنی ئەبوو جەهل دەکات مەعازی کوڕی ئەمری کوڕی جەمۆح دەفەرمێت لە شەڕی بەدردا گوێم لێ بوو دەیانوت ئەبوو جەهل هاوڵەکانی لە هەموو لایەکەوە وەک درەختێکی زۆر پەلدار پارێزگاری لێ دەکەن و دەیانوت کەس ناتوانێت بگاتە ئەبوو جەهل کاتێک من ئەمەم گوێ لێ بوو وتم دەبێت خۆمی پێ بگەێنم خۆڕاگرانە بەرەو ڕووی ڕۆیشتم تا لێی نزیک بوومەوە و پەلاماریمدا و شمشێرێکم لە ڕانی دا و پەڕاندم ئەکریمەی کوڕیشی لەوێدا شمشێرێکی لەسەر قۆڵمدا و دەستی قرتانم و تەنها پێستەکەی پێوەمایەوە و دەستم پێوەی هەڵواسرا بوو ئەمەش بووە هۆی دوورکەوتنەوەم لە ئەبوو جەهل منیش قاچم خستە سەر دەستم و شانم ڕاکێشا تا لێم کردەوە و فڕێندا ئیبن هیشام دەفەرموێت پاشان مەعوزی برای مەعاز بەلای ئەبوو جەهلدا ڕۆیشت و لێیدا تا لە جوڵەی خست و پاشان بەجێی هێڵا هێشتا گیانی تیاما بوو کوشتنی ئومەیەی کوڕی خەلف لەو ڕۆژە شکۆدارەدا خی گەورەیەکێکی تر لە دوژمنە سەر سەختەکانی لە ناوبرد ئەویش ئومەیە بوو کە دژایەتی ئیسلام و مسلمانانی بەتوندی دەکرد و ئازار و ئەشکەنجەی مسلمانە چەساوەکانی وەک بیلالیەدا تا لە ئاینەکەیان پاشگەزیان بکاتەوە ئەوە بوو بە بیستنی هەڕەشەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆر ترسا و بڕیاریدا نەچێتە دەرەوەی مەکە بەڵام ئەبوو جەهل ناچاری کرد تا بەشداری لەم جەنگەدا بکات ئەویش وشترێکی زۆر چاکی لەگەڵ خۆی دابرد تا لەسەر پشتی خۆی دەرباز بکات و بگەڕێتەوە ناو شاری مەکە بەڵام بەڵام مەرگ لە چاوەڕوانی دابوو هەرچەندە ئەو لە شەڕەکەدا زۆر خۆی دەپاراست بۆ ئەوەی نەکوژرێت تا دەست بەسەر کرا و پاشان بەدەستی بیلال کوژرا بەسەرهاتی کوشتنەکەی لە چەندین ڕیواەتدا هاتووە دوای کۆکردنەوەی هەمویان و ڕێکخستنیان بەم جۆرەی خوارەوە دەبێت عەبدوڕەحمانی کوڕی عەوف ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت ئومەیەی کوڕی خەلەف پێشتر هاوڕێم بوو لە شاری مەککە و منیش ئەو کات ناوم عەبدولعەمر بوو کاتێک مسلمان بووم ناوی خۆم گۆڕی بە عەبدوڕەحمان کاتێک کە ئەومەیە پێم دەگەیش دەیوت ئەی عەبد عمر ئایا ئەو ناوت نەویست کە باوکت لی ناویت منیش دەموت بەڵێ ئومەیەش دەیوت من ئەڕەحمان ناناسم بەڵام تۆ ناوێکی تر لە نێوانماندا دابنێ تا بەو ناوە بانگت بکەم تۆش بە یەکەم ناوەکەت وەڵامم مەدەرەوە و منیش بە ناوێک بانگت ناکەم کە نەیناسم منیش وتم باوکی عەلی گەر ئارەزود لە ناوێک بوو پێم بڵێ و ئاگادارم بکە ئومەیە پێی وتم تۆ ئیتر با ناوت عبدل ئیلاه بێت منیش وتم باش. ئیتر هەر کات بەلایدا تێپەڕ بوایەم بە ناوی عەبدولئیلاه بانگی دەکردم. منیش دەچووم لەگەڵیدا دادەنیشتم و من نووسراوێکم نووسیبوو لەگەڵ ئومەییەدا کە ئەو سامانەکەم بپارێزێت لە مەککەدا و منیش سامانی ئەو بپارێزم لە مەدینەدا. کاتێک کە ڕۆژی بەدر هات تێپەڕیم بەلایدا و بینیم وەستابوو لەگەڵ عەلی کوڕیدا و دەستی گرتبوو. منیش هەندێک قەڵغانی سەر سنگم کۆ کردبووەوە لەگەڵ خۆم هەڵمگرتبوو. کاتێک منی بینی بانگی لێکردم ئەی عبد ئامر منیش وەڵامم نەدایەوە ئینجا وتی ئەی عبدول ئیلاه وتم بەڵێ وتی وەرە دەستی من بگرە من باشترم بۆت لەو قەلغانە سەرسنگانی کە لەگەڵتدایە منیش وتم بەڵێ ئەرێ والله ئیتر قەلغانەکانم فڕێدا و دەستی خۆی و کوڕەکەیم گرت ئومەیە دەیوت هیچ ڕۆژێکم وەک ئەو ڕۆژە نەدیوە ئایا ئێوە پێویستان بە شیر نییە؟ منیش دەستی هەردووکیانم بەدەستەوە بوو دەمویست لە شەڕگەکە دووریان بخەمەوە لەوێدا ئەومەیە پێیوتم ئەی عبدول ئیلاه ئەو پیاوە کێ بوو لە ناوتاندا کە دەناسرایەوە بەوەی پەڕی نەعامەی بەسەر سنگەوە بوو منیش وتم ئەوە حەمزەی کوڕی عبدول مطلب بوو ئومەیە وتی، ئا ئەوە بوو ئەو هەموو کارەی بەسەر هێنای؟ عەبدولڕەحمان دەفەرموێت، سوێند بە خوا لە نێوانیاندا دەستی هەردووکیانم گرتبوو ڕام دەکێشان. ڕام دەکێشان بەرەو شاخەکە بۆ ئەوەی پەنایان بدەم تا خەڵکی دەخەون، ئەوەندەی پێ نەچوو بیلال هەردووکیانی بەر چاو کەوت. بیلال کە ئەوانی بینی وتی، سەری کوفر، ئومەیەی کوڕی خەڵەف! ڕزگار نەبم گەر ئەو ڕزگاری بێت. منیش وتم بیلال هەردووکیان دیلی منن بیلالیش ڕۆیشت تالای کۆمەڵێکی دانیشتووی ئەنسار وەستا و هەتا هێزی تیابوو بە دەنگی بەرز هاواری کرد ئەی لایەن گرانی خوا سەری کوفر ئەوە ئومەیەی کوڕی خەلەفە ڕزگار نەبم گەر ئەو ڕزگاری بێت. ئیتر ئەو کۆمەڵە ئەنساریە هەر هەموو هاتن بە شوێنماندا لە هەموو لایەکەوە وەک بازن چوار دەوریان لێگرتین و منیش پارێزگاریم دەکردن کاتێک ترسان پێمان بگەن دەستی کوڕەکەیم بەردا بۆ ئەوەی سەرقاڵیان بکەم پیاوێک پێی گەیشت و شمشێرێکی لە قاچی کوڕەکەیدا و کەوت کوشتیان و ئەجا هەر شوێنمان کەوتن و ئومە یەش پیاوێکی قرس بوو پێم وت خۆت ڕزگار بکە و باوەڕیش ناکەم ڕزگارت بێت سوێن بەخوا هیچم بۆ تۆ پێ ناکرێت کاتێ کە گەیشتە سەرمان وتم بە چۆکەوە دانیشە ئینجا من خۆمدا بەسەریدا بۆ ئەوەی بیپارێزم بەڵام لە ژێرمەوە بە شمشێر لێیاندا و یەک لە شمشێرەکانیش بەر قاچی من کەوت تا هەردووکیان کوژران ڕیفاعەی کوڕی ڕافع لەم بارەیەوە دەفەرموێت لە ڕۆژی بەدردا خەڵکانێک لە مسلمانان کۆبوونەوە لەسەر ئومەیەی کوڕی خەلەف منیش هاتم و تەماشام کرد قەلغانەکەی سەرسنگی لە ژێر باڵیدا پارچەیەکی لێ قرتاوە منیش شمشێرێکم لێدا و قەلغانەکەیم پچڕاند پاشان کوژرا دوای ئەوە ئیتر هەموو جار عبدڕحمان دەیوت ڕەحمەتی خوا لە بیلال بێت قەڵغانەکانیشم لە دەست چوو و منی تۆقاند بە کوشتنی هەردوو دیلەکەم. کۆتایی شەڕەکە و کۆکردنەوەی کوژراوەکانی هەردوولا. بەم جۆرە شەڕەکە کۆتایی هات و خی گەورە مسلمانەکانی سەرخست و شکۆمەندی کردن و بەڵێنەکەی خۆی بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ هێنایە دی. موسای کوڕی عقبەش ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لە جەنگی بەدردا چواردە کەس لە مسلمانەکان شەهید کران شەش لە مهاجیرەکان و هەشتیش لە ئەنسار و مشریکەکانیش چلونۆ کەسیان لێ کوژرا و سیونۆ کەسیشیان لێ بەدیل گیرا ئەم دوو بۆ چوونە هەردووک لاوازن بۆ چووی ڕاست و بەهێز ئەوەیە کە ژمارەی کوژراوەکان حفتا کەس بوون و ژمارەی بەدیلگیراوەکانیش هەر حفتا کەس بوون. بەڕڕاء کوڕی عازب ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و هاوەڵەکانی لە جەنگی بەدردا سەد و چل کەسیان لە موشریکەکان پێکا حەفتایان لێ کوشتن و حەفتایان لێ بە دیل گرتن. ئیمامی عەلی کوڕی ئەبی تالیبی ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، لەو جەنگەدا حەفتامان لێ کوشتن و حەفتامان لێ بە دیل گرتن. لە ناو کوژراوەکانی موشریکەکاندا کەسانێکی مسوڵمانی تێدا بوو کە بە پەنامەکەی مسوڵمان بووبوون و بە زۆر ڕاپێچی ئەم شەڕە کرابوون ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کەسانێک لە خەڵکی مەکە بە نهێنی مسوڵمان بووبوون موشریکەکان ئەوانیان لەگەڵ خۆیان ڕاپێچی شەڕەکە کردبوو فاولئک مأواهم جهنم وساءت مصیرا لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت کەسانێکی مسلمان لەگەڵ مشتیکەکان بوون و ژمارەیان زیاد دەکردن لە یەکێکیان دەدرا و دەکوژرا یاخود تیر دەهات و یەکێکیانی دەکوشت خی گەورەش سەبارەت بەوان ئەم ئاەتی دابزاند اعوذ باللە من الشیطان الرجیم ان الذین توفاهم الملائکە ظالمی انفسهم لە کۆتایی شەڕەکەدا پێغەمبەر درودی خی لەسەر بێ داوای لە هاوڵانی کرد کە بەسەر کوژراوەکاندا بگەڕێن تا هەواڵی ئەبوو جەهل بزانن ئبن مەسعود ئەبوو جەهلی دۆزیەوە هێشتا گیانی تیاما بوو لەوێدا بە تەواوی کوشتی و گەڕایەوە بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ و ئەو مژدەیەی پێدا ئەم باسەش لە سێ ڕیوایەتدا هاتووە ئەنەس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ لە دوای جەنگی بەدردا فەرمووی کێ دەچێت تەماشا بکات تا بزانێت ئەبوو جەهل چی بەسەر هاات لە ڕیواەتێکی تردا پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بڕۆن لە ناو کوژراوەکاندا بە دوای ئەبوو جەهلدا بگەڕێن گەر نەتان ناسیەوە تەماشای برینەکەی سەر ئەژنۆی بکەن چونکە من و ئەو لە منداڵیدا شان بەشانی یەکترمان دەکرد بۆ چوونە سەر خوانێکی عەبدوڵای کوڕی جەدعان من لەو کەمێک بەخۆتر بووم و پاڵم پێوەنا لەسەر هەردوو ئەژنۆی کەوت و ئەژنۆیەکی بریندار بوو لە دواییدا جێی برینەکەی هەر دیار بوو ئیبن مەسعودیش ڕەزای خوای لەسەر بێ بە دوایدا گەڕا و بینیەوە کە هەردوو کوڕەکەی ئەفرا مەعاز و مەعوز لێیان داوە بە شمشێر و لە جوڵەیان خستووە ئیبن مەسعود ڕزای خی لەسەر بێ دەفەرمێت بە ئەبوجە هەلدا گەیشتم لە دوا هەمین هەناسەی دابوو ناسیمەوە قاچم خستە سەر قوڕگی و پاشان پێم وت ئا ئەوە خوا سەر شۆڕی کردیت هەی دوژمنی خوا ئەبوو جەهل وتی بەچی سەرشۆڕ بووم لەوە بەرزتر هەیە کە پیاوێک بەدەستی خزمانی بکوژرێت خۆزگە بەدەستی جوتیارێک نەدەکوژرام پێم بڵێ سەرکەوتن ئەمڕۆ بۆ کێ بوو ئیبن و مەسعودیش ڕزای خی لەسەر بێوتی بۆ خوا و پێغەمبەرەکەی بوو پاشان ئەبوو جەهلوتی بەسەر شوێنێکی بەرزدا سەرکەوتیت هەی شوانە گچکەکەی مەڕ ئیبن مەسعود ڕزای خی لەسەر بێ لە ڕیواەتێکی تردا دەفەرموێت بە ئەبوجەهل گەیشتم لە ڕۆژی بەدردا هێشتا گیانی تیا مابوو پێم وت ئەی دوژمنی خوا بەو جۆرە خوا ڕیسوا و سەرشۆڕی کردی بەچی سەرشۆڕ بووم پیاوێکە و بەدەستی خۆتان کوژراوە ئیبن مەسعود ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت شمشێرێکم پێبوو لێمدا و کاری تێ ناکرد و ئەویش شمشێرێکی باشی بەدەستەوە بوو لە دەستیم دا و شمشێرەکە لە دەستی کەوتە خوارێ گرتم و لە ملیم دا و پاشان هاتمە لای پێغەمبەر درودی خی لەسەر بێ هەواڵەکەم پێگەیاند ئەویش فەرمووی سوێندت دەدەم بەو خوایی کە هیچ خوایەک نییە تەنها ئەو نەبێت ئایا ئەم هەواڵە ڕاستە؟ دووجار ئەمەی دووبارە کردەوە و فەرمووی ئەلله و ئەکبەر سوپاس بۆ ئەو خوایی کە بەڵێنەکەی خۆی هێنایە دی و ئاینەکەی خۆی شکۆدار کرد پاشان فەرمووی بڕۆرەوە و تەماشا بکە تا زیاتر دڵنیا بیت ئیبن مەسعودیش ڕزای خی لەسەر بێ دەفەرمێت من ڕۆیشتم بە خێرایی وەک باڵندە و گەڕامەوە خێرا و پێەکەنیم و هەواڵەکەشم دووبارە پێگەیاندەوە پاشان فەرمووی با بڕۆین جێگەکەیم نیشان بدە منیش لەگەڵی ڕۆیشتم و نیشانمدا و کاتێک لەسەر لاشەکەی وەستا پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرمووی سوپاس بۆ ئەو خوایی کە ڕیسوای کردیت ئەی دوژمنی خوا ئا ئەمە فێرعونی ئەم ئومەتەیە ڕیواەتی سێهەم لەم باسەدا ڕیواەتەکەی موسای کوڕی عقبەیە کە ناسراوە بە ئەسەحل مەغازی موسای کوڕی عقبە دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ هات و لای کوژراوەکان وەستا و بە دوای ئەبوو جەهلدا گەڕا و کەمێک ناڕەحەتی بە ڕوخساریەوە دیار بوو فەرمووی خوایە لە دەستم دەر نەچێت فێرعونی ئەم ئومەتە هاوەڵانی بە هەموولادا بڵاو بوونەوە بۆ دۆزینەوەی تا ئیبن مەسعود دۆزیەوە تۆزێک لە ناوچەیەکی ئەو لای شەڕگەکەەوە بوو بینی وا تاسی کڵاو و زرێ پۆشەکەی لەسەردایە و شمشێرەکەی لەسەر ڕانەکانیەتی و برینی پێوە دیار نییە توانای جوڵەکردنی تیانەماوە و سەری بەلادا شۆڕ بۆتەوە و تەماشای زەویەکە دەکات کاتێک ئیبن مەسعود بینی بە چواردەوریدا دەسوڕایەوە بۆ ئەوەی بیکوژێت و دەترسا لەوەی هەستێتەوە بۆی و پەلاماری بدات زیاتر لێ نزیک بووەوە و وای زانی کە بریندار و توانای جوڵەی تیا نەماوە ویستی بە شمشێرەکەی لی بدات ترسا لەوەی کە سوودی نەبێت بۆیە لە دوای ئەبوو جەهلەوە هات و شمشێرەکەی ئەوی دەرێنا و لە ملی دا و کوشتی پاشان ئیبن مەسعود گەڕایەوە و ئەم هەواڵەی گەیاندە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەویش فەرمووی ئەوە لێدانی فریشتەکانە خوایە بەڵێنەکەت بۆ جێبەجێ کردم ئەمە و چەندەها ڕیواەتی تر لەم بارەیەوە هەیە لەبەر زۆر لاوازیان نەمان هێناون و تەنها ئەمانەمان هەڵبژاردووە لەبەر ڕاستی و بەهێزیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ مژدەی کوشتنی ئەبوو جەهلی دایە ئەممار کە باوکو دایکی بەدەستی ئەبوو جەهل کوژرا بوون ئیمامی موجاهید ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێت کاتێک ئەبوو جەهل کوژرا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە عماری وت بکوژەکەی باوکت خی گەورە کوشتی پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دا کە 24 لە ناودارانی قڕیش بشارێتەوە و بنێژرێن لە یەکێک لە بیرەکانی بەدردا ئەبو تەلحە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ڕۆژی بەدردا فەرمانیدا کە بیست و چوار پیاو لە ناودار و گەورە پیاوانی قوڕیش یەک بە یەک بەسەر یەکدا بخرێنە ناو یەکێک لە بیرە کۆنە پیسەکانی بەدر لە ڕیواەتێکی تردا هاتووە ئایشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمانی دا ئەو کوژراوە نەفڕێ بدرێنە ناو کۆنە بیرەکانەوە ئەوە بوو هەموویان تێی فڕێدران، تەنها ئومەیەی کوڕی خەلەف نەبێت کە پڕ بە قەڵغانی سەر سنگەکەی ئاوسا بوو. ویستیان بیجوڵێنن، بەڵام ئەندامەکانی لاشەی لەیەک دەبوونەوە. موسای کوڕی عوقبە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، چونکە ئومەیە پیاوێکی قەڵەو بوو و ڕۆژەکە زۆر گەرم بوو، ئەو زۆر ئاوسا بوو کاتێک ویستیان فڕێی بدەنە بیرەکەوە ئاوساویەکەی تەقی و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی لێی گەڕێن هەر لەوێدا خۆڵ و بەردیان بەسەردا کرد و شاردیانەوە و ناشتیان لەوێدا کاتێک ئەبوو حوزەیفەی کوڕی عقبەی کوڕی ڕەبیعە باوکی بە کوژراوی دی کە ڕادەکێشرا بۆ بیرەکە تا بیکەنە ناویەوە لەوێدا دەم و چاوی گرژ بوو و خەم دایگرت چونکە باوکی بە پیاوێکی ژیر دەزانی و هیوای بە مسلمان بوونی هەبوو خاتو عیشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک ئەبوو حوزەیفەی کوڕی عوتبە باوکی بینی بە کوژراوی ڕادێکێشرا بەرەو بیرەکە پێغمبەر درودی خی لەسەر بێ گرژیەکی بینی بە ڕوخساریەوە بۆیە پێی فەرموو ئەبوو حوزەیفە سوێن بەخوا وەک پێت ناخۆش بێت کە باوکت دوای لێ هاتووە و ئەم دیمەنەت پێ ناخۆش بێت؟ ئەویش وتی، ئەی پێغەمبەری خوا! سوێند بە خوا گومانم نەبووە لە خوا و پێغەمبەرەکەی، بەڵام باوکم پیاوێکی ناوداری لەسەرخۆ و خاوەن بۆچوون بوو، منیش هیوام وابوو کە نەمرێت تا خوا هیدایەتی ئەدات بۆ ئیسلام. کاتێک بینیم کە ئەوە ڕاستە لەدەست چوو، بەم جۆرە کۆتایی هات، ئەمە غەمباری کردم. پێغەمبەریش دروودی خوای لەسەر بێ لەوێدا دوعای خێری بۆ کرد. لە دوای ناشتنی کوژراوەکان بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وترا با دوای کاروانەکەیان بکەوین بەڵام ڕازی نەبوو ئیبن و عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ناشتنی کوژراوەکان بۆ پێی وترا پەلاماری کاروانەکە بدە هیچ شتێکت لەبەر دەمدا نییە عباسی مامی بەدەست بەسراوی بانگی لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ و فەرمووی ئەوە بە کەڵکت نایە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی بۆچی عباس فەرمووی چونکە خوا تەنها بەڵێنی یەکێک لەو دوانە سوپا یان کاروانەکەی پێدایت و بەڵێنەکەی خۆی بۆ جێبەجێ کردی مسلمانان هەواڵی ئەوەیان پێگەیشت کە کەرەز بە خۆی و تیرەکەیەوە دێن بۆ فریاکەوتنی قوڕیش ئیمامی شعبی دەفەرمێت مسلمانەکان لە بەدردا کەرەزی کوڕی جابریش هەواڵی شکستەکەی قوڕەیشی پێگەیشت و نەهات بە هانایانەوە. دابەشکردنی دەستکەوتەکان دوای ئەوەی خوای گەورە بەڵێنەکەی خۆی جێبەجێ کرد بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی مشریکەکان شکستیان هێنا کەلوپەل و کوژراوەکانیان لە دوای خۆیان بەجێهێشت و خوای گەورە کردیە دەستکەوت بۆ مسلمانان ئەوان کەوتنە کۆکردنەوەی بێ ئەوەی بزانن ئایا ئەمە حەڵاڵە یان حەرامە ئەبو هورەیرە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، لە کاتی ڕۆژی بەدردا مسوڵمانەکان پەلیان کرد و کەوتنە کۆکردنەوەی دەسکەوتەکان پێش ئەوەی بزانن بۆیان حەڵاڵە یان حەرام خوای گەورەش ئەم ئایەتەی دابەزاند، اعوذ باللە من الشیطان الرجیم. پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە جەنگی بەدردا فەرمووی هەر کەسێک ئاوا و ئاوا بکات ئەوە و ئەوەی دەدرێتێ و هەر کەسێک یەکێکیان لێ بکوژێت ئەوە ئەوە و ئەوەی بۆ ئەوە و هەر کەسێک یەکێکیان لێ بەدیل بگرێت ئەوە ئەوە و ئەوەی دەدرێتێ بە بیستنی ئەم فەرموودەیە گەنجەکان بەپەلە بوون بۆ هێرشکردنە سەریان و بە تەمەنەکانیان لای ئاڵاکان مانەوە کاتێک خوا سەری خستن گەنجەکان هاتن و داوای ئەوانەیان کرد کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دیاری کردبوو لەوێدا بە تەمەنەکانیان پێیان وتن نابێ هەمووی تەنها ئێوە بیبەن چونکە ئێمە لە پشتانەوە بووین گەر ئەوان بگەڕانایەتەوە ئەوە بۆ لای ئێمە دەگەڕانەوە خی گەورەش ئەم ئاەتەی دابەزاند عوض بالله من الشيطان الرجیم فاتقوا الله وأصلحوا ذات بينكم واتە گوێڕایەڵی خوا بکەن، خوا باشتر لە ئێوە دەزانێت چارەنووسەکەی بە چی دەگا و نێوانتان چاک بکەن ئەوە خێری تیایە بۆ ئێوە. ئەم بۆچوونە جیاوازەش بۆیە هاتە کایەوە لە نێو مسوڵماناندا، چونکە کاتێک موشریکەکان شکان و هەڵاتن، هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێت سێ بەش بوون. هەندێکیان لە چوار دەوری پێغەمبەر درودی خوای لەسەر بێ مانەوە نەوەک دوژمن بگەڕێتەوە و هەندێکیان بە دوایان کەوتن بە دیلیان دەگرتن و دەیان کوشتن و هەندێکیان بە دوایان دەکەوتن یان دەیان کوشتن یان بە دیلیان دەگرتن هەندێکی تریشیان دەستکەوتەکانیان لە گۆڕپانی جەنگەکە کۆ دەکردەوە عوبادەی کوڕی سامت ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە خزمەت پێغمبەردا بووین درودی خی لەسەر بێ لە جەنگی بەدەردا کە بە یەک گەیشتین خی گەورە دوژمنی بەزاند هەندێکمان بە شوێنیان کەوتین و هەندێکمان دایان بەسەر کەل و پەل و خێوەتەکانیاندا و دەیانگرتن و کۆیان دەکردەوە و هەندێکمان لە چواردەوری پێغەمبەر درودی خی لەسەر بێماینەوە نەوە کت و پڕ دوژمن فرسەتی لێ بهێنێ ئەوە بوو کاتێک هاوڵان کەل و پەلەکانیان کۆ کردەوە بۆ چوونەکانیان جیاواز بوو تا شەو بەسەردا هاات هەموو هاتنەوە لا یەک و کۆبوونەوە ئەوانەی کە دەستکەوتەکانیان کۆ کردبۆوە وتیان، ئێمە دەستمان بەسەردا گرت و کۆمان کردەوە و بۆ ئێمەیە و کەسی تر بەشی تیا نییە. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمانی دا هەر کەسێکمان هەر شتێک دەست بەسەرا بگرێ ئەوە بۆ خۆیەتی. ئێمە دەستمان بەسەر خێوەتگە و کەلوپەلەکاندا گرت و ئەوە تەنها بۆ ئێمەیە و بەشی کەسی تری تیا نییە. ئەوانەی کە بەدوای دوژمندا ڕۆیشتبوون و هێرشیان بردبۆ سەریان وتیان، سوێند بە خوا! ئەوە چەندە بە ئێوە ڕەوایە، ئەوەندەش بە ئێمە ڕەوایە، گەر ئێمە نەبووینایە چۆن دەستان دەکەوت؟ ئێمە دوژمنمان سەرقاڵ کرد و ڕاومان نان و دوورمان خستنەوە لە کەلوپەلەکانیان. ئەوانەی کە بە چواردەوری پێغەمبەرەوە بوون درودی خوای لەسەر بێ بۆ پارێزگاری کردنی وتیان، ئەوە چەندە بە ئێوە ڕەوایە، ئەوەندەش بە ئێمە ڕەوایە. ئێمە لە چواردەوری پێغەمبەر بووین درودی خوای لەسەر بێ و بەمەوە سەرقاڵ بووین سوێند بەخوا کاتێک لە شەڕدا بووین لەگەڵیاندا و ئەوان بەزین و ڕایان کرد کەلوپەلەکانیان لەو ناوەدا بەجێما گەر کۆمام کردایەتەوە و بمان بردایە کەس ڕێگرمان نەبوو بەڵام ترساین کوت و پڕ لە ناکاو دژمن هێرش بێنێتەوە سەر پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ئێمە وازمان لە کەلوپەلەکان هێنا و پێغەمبەرمان پاراز درودی خی لەسەر ئا لەو کاتەدا، ئەبولیوسری کوڕی عەمر، دوو دیلی بە دەستەوە بوو، هات بۆ لای پێغەمبەر دروودی خوای لە سەر بێ وتی، ئەی پێغەمبەری خوا، تۆ بەڵێنێک دابنێ، هەر کەسێک یەکێکیان لێ بکوژێت ئەوەندە بۆ ئەوە، وە هەر کەسێک یەکێکیان لێ بە دیل بگرێت ئەوەندە بۆ ئەوە، ئەوە دوو دیلم لەگەڵ خۆم هێناوە، سەعدی کوڕی عوبادە هەستا وتی، ئەی پێغەمبەری خوا ئەوە نەبێت ئێمە قیامەتمان نەویستبێت یاخود لە دوژمن ترسابین بەڵام ئێمە لێرە ماینەوە بۆ ئەوەی نەک هەر خۆت بمێنیتەوە و دوژمن بێتەوە بۆت و ئەگەر تۆ هەموو ئەوانە بدەیت بەوان هیچ نامێنێتەوە بۆ هاوەڵانت ئیتر بوو بە دەمەقاڵە و ئەمان وایان دەوت و ئەوان وایان دەوت عبادەی کوڕی سامت ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئینجا هەموو دەستکەوتەکانمان هێنا و دامان بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پاشان ئەم ئاەتە دابەزی أعوذ بالله من الشيطان الرجيم واعلموا أنما غنمتم من شيء فأن لله خمسه پێغمبەریش درودی خوای لەسەر بێ بە یەکسانی بەسەر هەموماندا دابەشی کرد بەڕاستی ئەم کارە ملکەچی و گوێڕایەڵی بۆ خی گەورەی تیابوو و گوێڕایەڵی بۆ پێغمبەر درودی خوای لەسەر بێتیا بوو و نێوانی هەموو لایەکی پێچاک بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەر هێرشی ببردایە سەر خاکی دوژمن چوار یەکی دەستکەوتەکەی دابەش دەکرد پاشان دەی فەرموو ئەو باوەڕدارانەی کە بە تواناو دەوڵەمەندن با لە بەشەکەی خۆیان بەشی ئەو باوەڕدارانە بدەن کە دەستکورت و هەژارن ئەڵلقەی سی و دوو بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا گەیشتینە ئەو بابەتەی کە هاوەڵان ناکۆکیان تیا دروست بوو سەبارەت بە چۆنێتی دابەشکردنی دەستکەوتەکان پاشان خی گەورە ئاەتی دابەزاند و چۆنێتی دابەشکردنەکەی پێڕاگەیاندن هەر لەسەر ئەو بابەتە بەردەوام دەبین هەموو دەستکەوتەکە کرا بە پێنج بەشەوە واتە پێنجەکی دەستکەوتەکە بۆ پێغەمبەر بوو درودی خی لەسەر بێ و ئالوبەیتی بەڕێزی چوار بەشەکەی تر وەک یەکدا بەشکران بەسەر مسلماناندا پێغەمبەر درودی خوای لەسەر بێ حوشترێکی بە ئیمامی عەلی دا لە پێنج یەکەکەی خۆی لە دەستکەوتەکەی بەدر بەم جۆرە زۆر بە دادپەروەرانە بەشکرا و هیچ شتێکیش لە دەستکەوتەکە نەدرا بە هیچ کەسێک پێش دابشکردنەکە باشترین بەڵگەش بۆ ئەم باسە شەمشێرەکەی سعدی کوڕیە بیوە قاسە کە پێش بەشکردنەکە هەڵی گرتبوو لە دەستکەوتەکە و پێغەمبەریش درودی خوا لەسەر بێ داوای لێکرد کە بیگەڕێنێتەوە ناو دەستکەوتەکە و لە دوای دابشکردنەکە بەر پێغەمبەر کەوت درودی خوای لەسەر بێ و ئەویش بەخشیە سعد وەک لەم دوو ڕیواەتی سعددا دەردەکەوێت یەکەم سعدی کوڕی ئەبی وەقاز ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لە جەنگی بەدردا ئۆمەیری برام کوژرا و منیش سعیدی کوڕی عاصم کوشت و شمشێرەکەیم هەڵگرت کە پێی دەوترا زەلکەتیفە هێنام بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی وتم بڕۆ فڕێی دەرە ناو دەستکەوتەکان منیش چوم فڕێمدایە ناو دەستکەوتەکان و گەڕامەوە تەنها هەرخوا ئاگای لێ بوو کە چەندە دڵتەنگی و غەمباری ڕووی تێکردم کە عمەیری برام کوژراوە دەستکەوتەکەشم لێ سندرایەوە کەمێک لەو ناوە دوورکەوتمەوە و خی گەورە سوورەتی ئەمفالی دابەزاند پێغەمبەر درودی خی لەسەر بێ لە بەشەکەی خۆیدا فەرمووی بڕۆشم شێرەکەت هەڵبگرەوە دووهەم هەروەها سعدی کوڕی ئەبی وەقاس دەفەرمێت لە جەنگی بەدردا هاتم بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ و شمشێرێکم بەدەستەوە بوو وتم ئەمڕۆ خوا خەفەتی لە دڵمدا نەهێشت سەبارەت بە مشتیکەکان و ئەم شمشێرم پێ ببەخشە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەو شمشێرە نەهی منە و نەهی تۆیە بڕۆ بیکەرە ناو دەستکەوتەکانەوە و داینێ منیش چوم دام ناو پاشان گەڕامەوە من لە دڵی خۆمدا دەموت لەوە دەچێت ئەمڕۆ ئەو شمشێرە بدرێتە یەکێک کە وەک من ڕۆڵی لە جەنگەکەدا نەبوو بێت من لەم خەیاڵانەدا بووم ئەوەندەم نەزانی نێرااوێک لە دوامەوە بانگی کردم و دەیوت پێغمبەر درودی خی لەسەر بێ بانگت دەکات منیش وامزانی ئاەت لەبارەی خەیاڵ و وتەکەی منەوە دابەزیوە خێرا هاتمە خزمەت پێغمبەر درودی خی لەسەر بێ و پێی وتم تۆ کاتێک داوای ئەم شمشێرت لێ کردم نەهی من بوو و نەهی تۆ بەڵام ئێستا خی گەورە داوێتە من واتە بەر بەشەکەی من کەوتووە منیش دەی بەخشمە تۆ لەم شەڕەدا پێغەمبەر درودی خی لەسەر بێ کەلوپەلەکەی ئەبوو جەهلی دایە مەعازی کوڕی ئەمری کوڕی جەمۆح شمشێرەکەشی بەر ئیبن مەسعود کەوت وەک خۆی دەفەرمێت لە جەنگی بەدردا پێغەمبەر درودی خوای لەسەر بێ شمشێرەکەی ئەبوو جەهلی دایە من وەشم شێرێک کە ناوی زولفەقار بوو لەگەڵ حشترەکەی ئەبوو جەهل بەر پێغەمبەر کەوت درودی خوای لەسەر بێ ئیبن عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت شمشێرەکەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە ناوی زولفەقار بوو لە جەنگی بەدردا بەری کەوت ئەم شمشێرە دووسەر نەبوو بەڵکو چەند خەتێکی تیابوو وەک ئەسمعی بینیوێتی دەڵێت چوینە ژوورۆ بۆ لای خەلیفە ئەڕەشید و پێیوتین شمشێرەکەی زولفەقاری پێغەمبەرتان درودی خی لەسەر بێ نیشان بدەم وتمان بەڵێ چوو هێنای من لە ژیانمدا شمشێری وا جوانم نەدیبوو ئەگەر بوەستێنرایە هیچی تیا نەدەبینرا بەڵام گەر بەلادا دابنرایە حەوت خەتی تیا دەبینرا و سرد دەسوورما لە جوانی ئەم شمشێرەیەمانە حشترەکەی ئەبوو جەهلیش پێغمبەر درودی خۆی لەسەر بێ کردیە قوربانی لە ساڵی حودەیبیەدا وەک ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ حشترەکەی ئەبوو جەهلی بەرکەوت لە شەڕی بەدردا و پارچە زیوێک بە پێشی سەریەوە بوو لە ساڵی حودەی بیەدا کردیە قوربانی هەر لەو ڕۆژەدا پارچە قەیفێکی سوور دیار نەما هەندێک وایان زانی گەیشتوتەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیبن عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئەم ئایەتە، وما کان للنبی ان یغل ومن یغل یات بما غل یوم القیامە ثم توفی کل نفس ما کسبت وهم لا یظلمون دابەزی سەبارەت بە پارچە قەیفەیەکی سوور کە ون بووبوو لە جەنگی بەدردا. هەندێک دەیانوت بەڵکو گەیشتبێتەوە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم هەموو دەستکەوتە بەهۆی پاڕانەوەکەی پێغەمبەر بۆ درودی خوای لەسەر لە خوای گەورە کە داوای کرد هاوەڵانی تێر و پۆشتە و سوار بکات وەک عبدوڵای کوڕی ئەمری کوڕی عاز دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە دەرچوو بۆ شەڕی بەدر لەگەڵ 350 لە هاوەڵانی پاڕایەوە لە خوا و فەرمووی خوایە ئەوانە پێپەتین سواریان بکەیت ئەوانە ڕوتن پۆشتیان بکەیت ئەوانە برسین تێریان بکەیت ئەوە بوو خی گەورە دەستکەوتەکەی جەنگی بەدری بە ڕووداکردنەوە کاتێک گەڕانەوە هەموو پیاوێک لەوان وشترێکیان دووشتری لەگەڵ خۆی هێنایەوە و هەمویان پۆشتە و تێر بوون پێغەمبەر درودی خوای لەسەر بانگ لە کوژراوانی ناو بیرەکە دەکات پێغەمبەر درودی خوای لەسەر لە گۆڕپانی هەموو شەڕێکدا سێ ڕۆژ دەمایەوە و پاشان بەجێی دەهێشت دوای ئەوەی سێ ڕۆژ لە شەڕگەکەی بەدردامایەوە لە ئێوارەی سێهەم ڕۆژدا هات بۆ لای قولەیب واتە ئەو بیرە کۆنەی کە پڕ نەکرابەوە و لاشەی 24 لە سەرکردە و ناودارەکانی قڕیشی تێفڕێدرابوو وەستا و بانگی لێ کردن. ئەم بەسەرهاتەش ئەبو تەڵحە ڕەزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەسەر هەر کەسانێکدا سەر بکەوتایە لە جەنگدا سێ ڕۆژ لە شەڕگەکەدا دەمایەوە، کاتێکیش کە لە سێهەم ڕۆژی مانەوەیدا بوو لە بەدردا لە نیوەی شەودا فەرمانی کرد وشترەکەی بۆ ئامادە بکرێت. واتە کاتێک کە هەموو خۆیان ئامادە کردبوو بۆ گەڕانەوە پاشان بە پێ ڕۆیشت و هاوەڵانی دوای کەوتن و دەیانوت لەوە دەچێت بۆ هەندێ ئیش و کاری خۆی بچێت تا ڕۆیشت و لە قەراغی بیرە کۆنەکەی کە ئەبوو جەهل و هاوڕێکانی تێفڕێدرابوون لە دوای کوشتنیان بە سێشە و پێغەمبەر درودی خی لەسەر بێوەستا و دەستی کرد بە بانگلێکردنیان بە ناوی خۆیان و باوکیانەوە فەرمووی ئەی ئەوانەی کە لەم بیرە کۆنەدان، ئەی ئەبو جەهلی کوڕی هیشام، ئەی ئومەیەی کوڕی خەلەف، ئەی عوتبەی کوڕی ڕەبیعە، ئەی شەیبەی کوڕی ڕەبیعە، ئێستا پێتان خۆشە کە گوێڕایەڵی خوا و پێغەمبەرەکەی بوونایە؟ ئایا بەڵێنەکەی خوای خۆتان دییەوە و پێی گەیشتن بە ڕاستی؟ چونکە من بەڵێنەکەی خوای خۆم دی بە ڕاستی. ئیمامی عومەر ئەم وتەیەی پێغەمبەری دروودی خوای لەسەر بێ گوێ لێ بوو وتی، ئەی پێغەمبەری خوا ئایا لەگەڵ کۆمەڵێک لاشەی بێ ڕۆحدا دەدوێیت ئەوانە چۆن گوێیان لێە و چۆن وەڵام دەدەنەوە و دوای ئەوەی بوون بە کەلاکێکی بۆگەن ئایا لە دوای سێ ڕۆژ بانگیان لێ دەکەیت ئایا ئەو وتانە دەبیستن پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی سوێن بەوەی کە گیانی منی بەدەستە ئێوە باشتر لەوان وتەکانی من نابیستن واتە ئێستا ئەوان وەک ئێوە وتەکان دەبیستن بەڵام ئەوان ئەمڕۆ ناتوانن وەڵام بدەنەوە ئەوان نەفرەتیان بەدوادا چوو قەتادە دەفەرمێت خی گەورە ئەوانی زیندوو کردەوە لەو کاتەدا تا ئەو وتانیان بیست ئەویش بۆ ناشرین کردنیان و بچووکردنەوەیان و غەم و پەشیمانیان سەبارەت بە درێژەی وتەکانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لێرەدا دوو فەرموودە هەن کە هەردووکیان زعیفن تەنها بۆ ئاگابوون دەیهێنین یەکەم لە عیشە و ڕزای خوای لەسەر بێ گێڕاوێتەوە کە فەرموویەتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگی لێکردن و فەرمووی خوا جەزای ئەو خراپانەتان بداتەوە کە لەگەڵ خزمێک و پێغەمبەرەکەی خۆتان ئەنجامتاندا چەندە بەتوندی بە درۆتان خستەوە و بە ناشرینی دەرتان کرد دووەم، ئیبن ئیسحاق گێڕاویەتیەوە کە بانگی لێ کردوون و فەرموویەتی، ئەی ئەو کەسانەی کە لەم بیرە کۆنەدان، خراپترین خزمانی پێغەمبەر ئێوە بوون بۆ پێغەمبەرەکەتان، ئێوە منتان بە درۆ خستەوە و خەڵکان منیان بەڕاست خستەوە، ئێوە منتان دەرکرد و خەڵکان منیان گرتە خۆ، ئێوە بە شەڕ هاتن لەگەڵمدا و خەڵکان منیان سەرخست. گەڕانەوە بەرەو مەدینە و کوشتنی عقبەی کوڕی ئەبی معیت پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی گەڕانەوە بەرەو شاری مەدینە بە دەستکەوت و دیلەکانەوە لە ڕێگەدا بڕیاری کوشتنی توعایمە و عقبە و نەزردرا چونکە ئەمانە گەورە تاوانبارانی جەنگ بوون کە بە هەموو یاسا و نەریتێک بڕیاری کوشتنیان دەدرێت لەسەر ئەو هەموو تاوانە گەورانی کە ئەنجامیان داوە ئیبن و ئیسحاق دەفەرمێت گەڕانەوە تا گەیشتە ناوچەی سەفرا لەوێ نەزری کوڕی حارس بەدەستی عەلی کوڕی ئەوی تاالب کوژرا ئینجا بە ڕێکەوتن تا گەیشتنە ناوچەی عرق زەبیە لەوێدا عقبەی کوڕی ئەبی معیت کوژرا سعیدی کوڕی جوبیر ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانی کوشتنی سێ کەسیدا لە ڕۆژی بەدەر لە ڕیواەتێکی تردا ئیبن عباس ڕزای خی لەسەر بێ لێیان گێڕاوەتەوە کە فەرموویەتی سیان لەو ڕۆژەدا کوژران نەزری کوڕی حارس توعایمەی کوڕی عادی عقبەی کوڕی ئەبی معیت بەڵام ڕاست وایە کە تەنها عوقبە کوژراوە، وەک موسای کوڕی عوقبە لە مەغازیەکەیدا کە ئەسەحی مەغازیە لای زانایان فەرموویەتی، لە دیلەکاندا تەنها عوقبە کوژراوە، ئەویش بە دەستی، عاسی کوڕی ثابت، بەڵام لە ڕیوایەتەکەی ئیبن عەباسدا هاتووە کە عەلی کوڕی ئەبی تالیب کوشتویەتی، وەک دەفەرموێت. عوقبەی کوڕی ئەبی موعەیت کوژرا پێش ئازادکردنەکە بە فیدیە، لەوێدا عوقبە وتی، منداڵەکان کوێیان بۆ هەیە ئەی محەممەد؟ فەرمووی ئاگری دۆزەخ. لەوێدا هاواری کرد، ئەی کۆمەڵانی قوڕەیش بۆ لەناو هەمووتاندا دەکوژرێم؟ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی، لەبەر بێباوەڕبوونت بە خوا و زیادەڕۆییت لە خراپەکاریت لە دوژمنایەتیتدا بۆ خوا و پێغەمبەرەکەی. پاشان بە دەستی عەلی کوڕی ئەبی تالیب کوژرا. زیاد لەوەش لە شاری مەککەدا تەنها ئەم دوژمنە سەرسەختە تف و بەڵغەمی لە ڕووی پێغەمبەر درودی خی لەسەر بێ کردووە و شیلاوک و ناوسکی پیسی وشتری سربڕاوی کردووە بەسەر پێغەمبەردا درودی خی لەسەر بێ لە کاتی نوێژدا و بە هەموو شێوەیەک ئازاری پێغەمبەری داوە درودی خی لەسەر وەک لە پێشتردا ئاماژەمان پێکردووە ابن عباس ڕزای خی لەسەر بێ فەرموویەتی عقبەی کوڕی ئەبی معیت لە هەر سەفەرێک کە دەگەڕایەوە خواردنێکی دروست دەکرد و دراوسێکان و هەندێک کەسانی ناو شاری مەکەی بۆ بانگ دەکرد زۆر جار دەچوو لەگەڵ پێغەمبەردا درودی خی لەسەر بێ دادەنیشت و فەرمودەکانی ئەوی بەلاوە باش بوو بەڵام لە هەمان کاتدا خۆی زۆر پیاوێکی خراپ بوو جارێکیان لە گەشتێکی گەڕایەوە و خواردنێکی دروست کرد و پێغەمبەری درودی خی لەسەر بێ بۆ ئەو خواردنە بانکێشت کرد پێغەمبەر درودی خوای لەسەر فەرمووی، من ئەو کەسە نیم خواردنەکەت بخۆم تا شایەتی نەدەیت کە خوا تاک و تەنهایە و منیش پێغەمبەری خوام. عقبە داواکاریەکەی دووبارە کردەوە و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بە هەمان شێوە وەڵامی دایەوە پاشان عقبە شایەتمانی هێنا و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ خواردنەکەی خوارد ئەم باسە گەیشتەوە بە ئەوبەی کوڕی خەلف ئەویش هات بۆ لای عقبەی هاوڕێی و پێیوت بێدین بوویت ئەی عقبە؟ عقبەش وتی نا من بێدین نەبووم بەڵام پیاوێکم بان کرد بۆ ماڵەکەم و ڕازی نەبوو نانەکەم بخوات تا شایەتی بۆ نەدەم منی شەرمم کرد کە لە ماڵەکەم بڕاتە دەرەوە و نانەکەم نەخوات بۆیە شایەتیم بۆدا ئوبەی پێی وت من بەمە لێت ڕازی نابم هەرگیز هەتا نەچیتە لای و تفی لێ نەکەیت ئەوە بوو ئەو کارە ناپەسەندەی ئەنجامدا ڕۆژێکی تریش لەسەر داوای ئەبوو جەهل شیلاوگ و ناوسکی حشتری هەڵگرت و کە پێغەمبەر درودی خی لەسەر بێ چووە سوجدا کردیە سەرمل و ناوشانی پێغەمبەر درودی خی لەسەر بێ کە تەنها ئەم توانیوێتی و ڕێگەی بەخۆی داوە لەناو هەموو قوڕەیشدا ئەم کارە ناپەسەندە ئەنجام بدات پێغەمبەر درودی خی لەسەر بێ پێیوت گەر پێت بگەم لە دەرەوەی شاری مەککە بەشم شێر لەسرت دەدەم ئەوە بوو ئەم تاوەمبارە لە شەڕی بەدردا بەدیل گیرا و لەناو هەمویاندا تەنها ئەم لەملی درا و کوژرا ئەم تاوانبارە هەر ئەو کەسە بوو کە کاتێک پێغەمبەر درودی خۆی لەسەر بێ بوردەیەکی بەشانەوە بوو نوێژی دەکرد لای کەعبە هاتوو لە پشتەوە بوردەکەی پێغەمبەری گرت و گرێیدا لە ملی و بە توندی جەڕاندی تاوەخت بوو بخنکێت تا ئەبوو بەکرد لە دوورەوە هات و عقبەی دوور خستەوە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ هێشتا هەر لە نوێژەکەیدا بوو هەواڵی شکست خواردنەکەی قوڕیش دەگاتە مەکە ئیبن ئیسحاق دەفەرموێت، یەکەم کەس هەواڵی شکست خواردنەکەی گەیاندە شاری مەککە حیسمانی کوڕی عەبدوڵای خوزاعی بوو، هات و پێیان وت، هەواڵ چۆنە و چی ڕوویدا؟ ئەویش وتی، عوقبەی کوڕی ڕەبیعە کوژرا، شەیبەی کوڕی ڕەبیعە و ئەبولحەکەمی کوڕی هیشام و ئومەیەی کوڕی خەلەف و زومعەی کوڕی ئەسوەد و نەبیهە و مونەبیهی هەردوو کوڕانی حەجاج و ئەبولبوختوری کوڕی هیشام و کاتێک کە ئەوها ناوی ناودارانی قوڕەیشی دەهێنا یەک بە دوای یەکدا سەفوانی کوڕی ئومەیەش لای حیجری کەعبە دانیشت بوو وتی سوێن بەخوا ئەم پیاوە هۆشی خۆی لەدەستداوە و دڵی فڕیوە و ئاگای لە خۆی نەماوە ئێوە پرسیاری منیشی لێ بکەن وابزانم ئێستا باسی کوشتنی منیش دەکات هەندێکیان پێیان وت ئەی هەواڵی سەفوانی کوڕی ئومەیەت لایە ئەویش وتی بەڵێ ئا ئەوەتە دانیشتوە لە حیجر. وە سوێند بەخوا باوکی و براکەیم بینی کاتێ کە کوژران. پاشان تاک و تەراکانی قوڕەیش یەک بە دوای یەکدا دەگەڕانەوە شاری مەککە و هەواڵەکەیان پشت ڕاست دەکردەوە. موسای کوڕی عوقبەش ڕەزای خوای لە سەر بێ دەفەرمێت، ئیتر بەم جۆرە دانیشتوانی شاری مەککە لە هەموو ماڵێکدا یەک مانگ شیوەنیان گێڕا. ژنانیان پرچی خۆیان بڕی و وشتر و ئەسپی کوژراوەکانیان دەهێنا و دەیان وەستان و ژنان گریان و شیوەنیان بە چوار دەوریدا دەکرد لە هەموو کۆڵانەکاندا هەر شیوەن بوو. عبدوڵای کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت قڕیش سەرەتا بڕیاری شیوەن و گریانی زۆریدا کە بکرێت لەسەر کوژراوەکانی بەڵام دوجار پاشگەز بوونەوە لەم بڕیارەیان وتیان شیوەن بۆ کوژراوەکانتان مەکەن نەوەک ئەم باسە بگاتەوە ئەوان و ئەوانیش پێی خۆشحاڵ بن سەبارەت بەم باسە ڕیواەتێکی زعیف هەیە کە باس لەوە دەکات مسلمانە چەساوەکانی شاری مەکە کاتێک هەواڵی شکست خواردنەکەی قڕیشیان پێگەیشت زۆر دڵخۆش بوون و هەستیان بە بەهێزی خۆیان دەکرد وە چۆن ئەبو سوفیانی کوڕی حاریس گەڕایەوە و باسی پیاوانێکی سپی بەسەر ئەسپی بەڵەکەوە دەکرد لە جەنگی بەدردا و چۆن ئەبو لەهەب سوێ و ناڕەحەتی ئەم شکستە زۆر چووە ناخیەوە و دوای حەوت ڕۆژ لەو باسە مردووە بەڵام ئەم ڕیوایەتە زەعیفە بۆیە بە درێژی نەمان هێنا پێغەمبەر درودی خوای لەسەر بێ مژدەی سەرکەوتنەکە دەداتە شاری مەدینە ئەبوو ئومامە ڕەزای خوای لەسەر بێت دەفەرمێت لە دوای تەوابوونی شەڕی بەدر و گەڕانەوەیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوو کەسی نرد تا مژدەی سەرکەوتنەکەیان بگەێن نە شاری مەدینە ئەوانیش زەیدی کوڕی حاریسە کە نردی بۆ مژدەدان بە دانیشتوانی خواروی شاری مەدینە و عبدوڵای کوڕی ڕەواحەشی نرد بۆ مژدەدان بە دانیشتوانی بەشی سەروی شاری مەدینە وەک نیشانەیەکی ڕاستی هەواڵەکە، زەیدی کوڕی حاریسە بە سواری وشترەکەی پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ کە ناوی ئەلعەزبا بوو مژدەکەی دەگەیاند. گەیشت بە کوڕەکەی کە ناوی ئوسامە بوو، کاتێک ئەوان لە تەواوبووندابوون لە ناشتنی ڕوقیەی کچی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، ئوسامە دەفەرموێت، گوێم لە دەنگە دەنگ بوو وتیان، ئا ئەوە باوکتە و گەڕاوەتەوە، تەماشام کرد وا وەستاوە و مژدەکە دەگەیەنێ و دەڵێت، عوقبەی کوڕی ڕەبیعە کوژرا لەگەڵ شەیبەی کوڕی ڕەبیعە و ئەبوو جەهلی کوڕی هیشام و نەبیهە و مونەبیه و ئومەیەی کوڕی خەلەف. منیش وتم، باوە گیان، ئەمە ڕاستە؟ باوکم وتی بەڵێ سوێند بەخوا ئەی کوڕی خۆم ئوسامە دەفەرموێت سوێن بەخوا من زۆر دڵنیا نەبووم لەم هەواڵە تا پێغەمبەرم بینی درودی خی لەسەر بێ و دیلەکانی لەگەڵدا بوو پێغەمبەریش درودی خی لەسەر بە عوسمانی کوڕی عفانی فەرموو پاداشت و بەشی دەستکەوتی پیاوێکت بۆ هەیە لەوانەی بەشداری جەنگی بەدربوون و عوسمانی کوڕی عفانی بەشدار کرد لە دەستکەوتەکاندا پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی گەڕانەوە ناو شاری مەدینە و مسلمانان چوون بۆ پێشوازی لێکردنیان موسای کوڕی عقبە و ئەوروەی کوڕی زوبێ ڕزای خۆیان لێبێ دەفەرمونون کاتێک پێغمبەر درودی خی لەسەر بێ لە بەدر گەڕایەوە و هاتەوە ناو شاری مەدینە بە دیلەکان و دەستکەوتەکانەوە دوای ئەوەی کە خی گەورە سەرکردەکانی مشتیکەکانی لەناو بردبوو مسلمانەکانی مەدینە تا ناوچەی ڕەوحا ڕۆیشتن لەوێدا بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی گەیشتن پیرۆزبایی و دەستخۆشیان لێدەکردن و پرسیاری کوژراوەکانی مشتیکەکانیان لێدەکردن ئەوە بوو دیلەکانیان هێنا و بردیانە ناو خانوەکانی شاری مەدینە عبدڕحمانی کوڕی ئەسعادی کوڕی زورارە دەفەرمێت سەودەی کچی زەمعی خێزانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ چوو بووە سەردانی بنەماڵەی ئەفرا ئەمەش پێش ئەوە بوو کە حیجاب فەرز بکرێت سەودە دەفەرمێت سوێن بەخوا من لەوێ بووم و هاتن بۆ لامان وتیان ئەوە دیلەکانە واهێ نایانن منیش گەڕامەوە ماڵی خۆم و تەماشام کرد پێغەمبەر درودی خی لەسەر بێ لەوەیە لە سوچێکی ژوورەکەش سوهیلی کوڕی ئەمری لێ و هەردوو دەستی بە پشتی ملیەوە بە پەتێک گرێ دراوە دەفەرموێت، سوێند بەخوا ئەوم بینی خۆم پێ نەگیرا وتم، باوکی یەزید ئاواتان لە خۆتان کرد و خۆتان دا بە دەستەوە ئەی بۆ بە ڕێزەوە نەمردن؟ سوێند بەخوا دواتر بە ئاگا هاتمەوە گوێم لە پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ لە سوچێکی ژوورەکەوە فەرمووی، سەودە، ئایە بەرامبەر خوا و پێغەمبەرەکەی هانیان دەدەیت منیش وتم سوێند بەو خوایی کە تۆی نردووە بەڕاستی خۆمم پێ نەگیرا کە ئەوم ئاوهابینی تا ئەو وتەیەم لە دەم دەرچوو ڕاوێشکردنی پێغەمبەر درودی خی لەسەر بێ سەبارەت بە دیلەکان دوای گەڕانەوە و حەوانەوەی مسلمانان لە مەدینە کێشەی دیلەکان پێویستی بە چارەسەرکردن هەبوو بۆیە پێغمبەر درودی خی لەسەر بێ ڕاوێژی بە مسلمانان کرد سەبارەت بەم مەسلەیە و نەیویست خۆی بڕیاری یەک لایەنەی لەبارەوە بدات چونکە ئەو دیلانە زۆربیان خزمی نزیکی مسلمانانی مهاجرین بوون ڕێگە چارەی دیلەکان بەوە گەیشت کە هەندێکیان بێ بەرامبەر ئازاد کران و هەندێکیان بە بەرامبەر ئازاد کران ئەم باسەش لەم ڕیواەتانەدا هاتووە ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغمبەر درودی خی لەسەر بێ ڕاوێژی بە ئەبوو بەکر و عمەر و علی کرد و فەرمووی ئەی ئەبوو بەکر و علی و عمەر ڕاو بۆ چونتان چییە سەبارەت بەم دیلانە ئەبوو بەکر فەرمووی ئەی پێغەمبەری خوا ئەوانە برا و ئامۆزا و کەسانی ئێمەن من ڕام وایە کە فیدیە و بەرامبەرێکیان لێوەربگیرێت تا ببێتە هێز بۆمان دژ بە بێباوەڕان بەڵکو دواتریش خوا هیدایەتیان بدات بۆ ئیسلام و ئەو کاتە دەبنە پشتیوانمان پێغمبەری درودی خی لەسەر بێ فەرمووی ڕات چییە ئەی کوڕی خەتاب ئەمەریش ڕزای خی لەسەر بێ فەرمووی نا سوێن بەخوا من بۆ چوونەکەم وەک بۆ چووی ئەبوو بەکرد نییە ئەی پێغمبەری خوا من ڕام وایە بیان دەیتە دەستمان تا لە گەردنیان بدەین و عەقیلی برای عەلی بدەیتە دەست عەلی تا لە گەردنی بدا و فڵان کەس کە خزمی عومەر بوو بدەیتە دەستم تا لە گەردنی بدەم و براکەی حەمزەش بدەیتە دەست حەمزە تا لە گەردنی بدات خوای گەورە دەزانێت کە هیچ خاتر و خزمایەتیەک نییە لە دڵماندا بەرامبەر مشریکەکان چونکە ئەوان پێشەواکان و پاڵەوانەکان و سەرکردەکانی کوفرن عومەر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ زیاتر مەیلی بەلای وتەکانی ئەبوبەکردا بوو و ئەوی لا پەسەندتر بوو لە بۆچوونەکەی من، بەڵام بۆ ڕۆژی دوایی هاتم و تەماشا دەکەم پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەبوبەکر دانیشتبوون و دەگریان، منیش وتم، ئەی پێغەمبەری خوا! پێم ڕاگەیەنە بۆچی تۆ و هاوەڵەکەت دەگرین تا ئەگەر پێویست بە گریان بێت منیش لەگەڵتاندا بگریم. وە گەر پێویستی بە گریان نەبوو لەبەر گریانەکەی هەردووکتان دەگریم پێغمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی دەگریم چونکە سزادانتانم نیشاندرا نزیکتر لەم درەختە لەبەر ئەو فیدە و بەرامبەرەی کە بۆ ئازادکردنی دیلەکان وەرتان گرت پاشان خی گەورە ئەم ئاەتەی دابەزاند أعوذ بالله من الشيطان الرجيم پاشان دەسکەوت حەڵال کرا لەم چەند ئاەتەی دواییدا و ئەم سزادانەی کە نیشانی پێغەمبەر درا درودی خی لەسەر بێ و هێنایە گریان ئەوە بوو کە حەفتا کەس لە هاوەڵانی ساڵی داهاتوو دەکوژرێن لە بەرامبەر حەفتا دیلەکەدا ئیمامی علی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت جبریل عليه سەسلام دابەزیە لای پێغەمبەر درودی خی لەسەر بێ و پێی فەرموو هاوەڵانت سەرپشک بکە سەبارەت بە دیلەکانی بەدر کە گەر کوشتنی ئەوانیان دەوێت واتە با جێبەجێی بکەن و گەر فیدیە و بەرامبەریان دەوێت ئەوا ساڵی ئایندە بە وێنەی ژمارەی ئەوانتان لێ دەکوژرێت ئەمانە تەنها ڕیواەتی ڕاست و سەحیحن سەبارەت بەم باسە و هەندێک ڕیواەتی تر هەن کە وردەکاری زیاتری باسەکە ڕوون دەکاتەوە بەڵام سرجەم ئەو ڕیواەتانە زعیفن و نابن بە بەڵگە لێرەدا هەندێکیان دەهێنین تەنها بۆ زیاتر ناسینەوەیان و بە ئاگابوون لێیان گێڕاوەتەوە لە ئیبن عباسەوە ڕزای خی لەسەر بێ کە فەرموویەتی سەبارەت بە دیلەکانی شەڕی بەدەر پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی چی دەڵێن سەبارەت بە دیلەکان ئەبوو بەکر فەرمووی ئەوانە خزم و کەسانی تۆن ئەی پێغەمبەری خوا بیان هێڵەرەرە و لەسەریان بوەستە و بەڵکو خواتەوە بەیان لێوەربگرێت عمەریش فەرمووی ئەوانە تۆیان بە درۆ خستەوە و دەریان کردیت نزیکیان کەرەوە و لە گەردنیان بدە، ئەی پێغەمبەری خوا، من ڕام وایە کە تۆ نابێت دیلت هەبێت، چونکە ئێمە بانگەوازخواز و خۆ بەیەکەوە گرین. عەبدوڵڵای کوڕی ڕەواحەش فەرمووی، ئەی پێغەمبەری خوا، تۆ لە شیوێک دایت کە چیلکە و داری زۆرە، ئاگرێک بکەرەوە و ئەوانی تێ بخە. عەباسیش پێی وت، خوا پەیوەندیت لەگەڵ خزمەکانتدا بپچڕێنێت. ئیتر پێغەمبەر درودی خوای لەسەر بێ چووە ژوورەوە وەڵامی هیچیانی نەدایەوە لەو کاتەدا هەندێک کەسیان وتیان بەڕای ئەبوبەکر دەکات هەندێکی تریش وتیان بەڕای عومەر دەکات هەندێکی تر وتیان بەڕای عەبدوڵای کوڕی ڕەواحە دەکات پێغەمبەریش درودی خوای لەسەر بێ هاتە دەر بۆ لایەن و فەرمووی خی گەورە دڵی پیاوانێک نەرم دەکات لە پێناویدا هەتا نەرمتری دەکات لە شیر وە خوای گەورە دڵی پیاوانێک ڕەق دەکات لە پێناویدا هەتا ڕەقتری دەکات لە بەرد ئێوە دەستکورتن و هیچ یەکێک لەوان گەر بە فیدە یان لە گردندان نەبێت لە دەستان دەرباز نەبێت لەو کاتەدا ئیبن مەسعود وتی تەنها سوهیلی کوڕی بەیزانە بێت چونکە من ئیسلام بوونیم گوێ لێ بوو ئالەو کاتەدا پێغەمبەر درودی خی لەسەر بێ بێدەنگ بوو ئیبن مەسعود ڕزای خی لەسەر بێ دەیوت هیچ ڕۆژێک نەبوو لە ژیاندا وەک ئەو ڕۆژە زیاتر بترسم لەوەی کە بەرد بەسەر مندا ببارێت تا ئەوە بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی تەنها سوهەیلی کوڕی بەیزانە بێت وەخوای گەورەش ئەم ئاەتەی دابەزاند أعوذ بالله من الشيطان الرجيم ما كان للنبي أن يكون له أسرى تا دەگاتە إن الله غفور الرحيم لە ڕیواەتێکی تردا دەفەرمێت دواجار پێغەمبەر درودی خی لەسەر بێ بە عمەر گەیشت و فەرمووی نزیک بوو لە جیاوازیدا بەڵایەکمان توش ببێت بەڵێ ئازیزان لێرەدا دەوەستین و بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا سەبارەت بە چۆنێتی مامەڵەکردن لەگەڵ دیلەکان بەردەوام دەبین تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەستپێرین خواتان لەگەڵ